وقال الکافرون هذا ساحر کذاب. سەریان سوڕدەما کە ترسێنەرێکیان لە خۆیان بۆ هاتووە و بێباوەڕان دەیانوت، ئەم پێغەمبەرە جادووگەرێکی زۆر درۆزنە. اجعل الالهة الها واحدا ان هذا لشیء عجاب. ئایا ئەو پێغەمبەرە هەموو خواکانی کردۆتە یەک خوا، بەڕاستی ئەمە شتێکی زۆر سەرسوڕهێنەرە. ئەئونزیل عەلەیه الذکر من بەینینا بەل هوم فی شەک من ذکری بەل لەما یەذوقوا عەذاب. ئایا چۆن وەحی لەناو هەمووماندا بۆ ئەو موحەممەدە دابەزێنراوە، نەخێر ڕاست ناکەن، بەڵکو ئەوانە لە گوماندان لە قورئانەکەی من، نەخێر وا نییە، بەڵکو ئەوانە هێشتا سزای منیان نەچەشتووە، ئەو دەنگە واتا فوو کردن بە سووردا کەمترین ماوە دواخستنی نییە. وقالوا ربنا عجل لنا قطنا قبل یوم الحساب. ووتیان، ئەی پەروەردگارمان پێش ڕۆژی لێپرسینەوە بەشەکەمان لە سزا یا پاداشت، فقال اکفلنیها وعزنی فی الخطاب. یەکێکیان وتی بێگومان ئەمە برامە نەوەد و نۆ مەڕی هەیە و منیش یەک مەڕم هەیە کەچی دەڵێ ئەو مەڕەش بدە بە من و لە قسەکردندا زاڵە بەسەرمدا. قال لقد ظلمک بسوال نعجتک الی نعاجه. داود زانی کە ئێمە تەنها تاقیمان کردۆتەوە بۆیە داوای لێبوردنی کرد لە پەروەردگاری و کەوت بە ڕوودا بە سوجدە بردنەوە و تەوبەی کرد. فغفرنا له ذلک وان له عندنا لزلفی وحسن مآب. ئێمەش لەو هەڵەی ئەو خۆش بووین بەڕاستی داود پلەو پایەی بەرزە و نزیکە لە ئێمەوە و بە بێهودە دروستمان نەکردووە، ئەوە گومانی ئەو کەسانەیە کە بێ باوەڕ بوون، سا هاوار بۆ ئەوانەی کە بێ باوەڕ بوون لە ئاگری دۆزەخ. ام نجعل الذین آمنوا وعملوا الصالحات کالمفسدین فی الارض ام نجعل المتقین کالفجار. ئایا ئەوانەی باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان کردووە لەگەڵ خراپەکاران لە زەویدا وەک یەکیان دادەنێین لە دواڕۆژدا بەڕاستی شەیتان توشی زەحمەت و ناڕەحەتی و ئازاری کردووم. ارکض برجلک هذا مغتسل بارد و شراب. پێی وترا پێت بدە بە زەویدا، ئەوە کانیاوێکی ساردە بۆ خۆشتن و خواردنەوە، خۆیشت و ئاوی خواردەوە، وە سوێندەکەت مەشکێنە کە لە خێزانت خواردبووت سەد داری لێ بدەی بەڕاستی ئێمە ئەیوبمان بە خۆگر بینی چ بەندەیەکی چاک بوو بەڕاستی ئەو زۆر گوێڕایەڵ و ڕوو لە خوا بوو. واذکر عبادنا ابراهیم و اسحاق و یعقوب اولی الایدی والابصار. وە باسی بەندەکانی ئێمە بکە ئیبڕاهیم و ئیسحاق و یەعقوب نەخێر نەیەن، بێگومان ئەوانە دەچنە ناو ئاگری دۆزەخ. قالوا بل انتم لا مرحبا بکم انتم قدمتموه لنا فبئس القرار. ئەوان بە گومڕاکەرەکان دەڵێن، بەڵکو ئێوە بەخێر نەیەن، ئێوە لە دنیادا گومڕاتان کردین و ئەم سزاتان پێشهێنا بۆمان، ئای چ جێگا و مەنزڵێکی خراپە. بەڕاستی من بەشەرێک لە قوڕ دروست دەکەم. فإذا سویته ونفخت فیه من روحی فقعوا له ساجدین. ئنجا کاتێ شێوەکەییم ڕێک خست و لە ڕۆحێ کە خاوەنی خۆمم، کرد بە بەریدا، ئەوسا هەموو بە سوژدە بردن بۆی بکەون بە ڕوودا. فسجد الملائکة کلهم اجمعون. جا فریشتەکان هەموویان سوژدەیان برد. بەڵام ئەو لە قوڕ. قال فاخرج منها فانک رجیم. خوا فەرمووی کەواتە لە بەهەشت دەرچۆ و بڕۆ چونکە بێگومان تۆ دەرکراوی لە ڕەحمەتی من. وان علیک لعنتی الی یوم الدین. وە بەڕاستی نەفرینی منت لەسەر بێت تا ڕۆژی پاداشت و تۆڵە.